زۆرینەی خەڵک گلەیی لە بەختی خۆیان دەکەن دوو کەس کە دانیشتن پێکەوە زۆر نابات ناوسکی خۆیان هەڵدەڕێژن بۆ یەکتری ئەمیان ئەڵێ بەخوا هەرچی دەکەی نایەنە سەرباری ڕاستە ئەویان ئەڵێ من هەوڵی زۆر دەدەم بەڵام هیچم نابێ بە هیچ ئێمە ئەمساڵمان پێوە نەهات خوا ئەزانێ نەخۆشی لە دوای نەخۆشی بەڵا لە دوای بەڵا دەستمان لێ هەڵناگرێ ئەمە قسەی بازار و خەڵکە هی مەجلیسەکانە نە لە کەسابەتا سەرکەوتوو دەبم نە لە فەلاحەت و باغداریە ماڵ و مناڵ بەم دەس و بەو دەس ئەیهێنمەوە دەیکەم بە دەمیانەوە هەر بەو لاوە ئەڕۆن یەکێ تر ئەڵێ بە ئارەزووی خۆم ئەو پیاوەم هەڵبژار کەچی ڕۆژێکی خۆشمان نەبوو لەو لاوەیەکێ تر ئەڵێ دوعامان کرد خوا حکوومەتێکی کوردیمان باتێ کەچی لە قەلانیش بووین و لە مەلانیش بووین زانای ئاینی مامۆستای زانکۆ و قوتابخانەکان بازرگان سیاسی عەسکەری، هەمووان گلەیی لە بەختی خۆمان دەکەین. ئایا ئەسبابی ئەم بێ تەوفیقییە چییە؟ بە چی موەفەق دەبین و بە ئاوات دەگەین؟ هۆکارەکانی سەرکەوتن و بەدەستهێنانی تەوفیقی خوایی لە ژیانا چین؟ زۆرن هۆکاری سەرکەوتن، بەڵام کەسایەتییە سەرکەوتووەکان کە تەجروبەیان هەیە لە حەیاتا، کۆدەنگن لەسەر حەوت خاڵ کە بە هۆکاری سەرکەوتنی خۆیان داناون کە ئەمانەن، یەکەم، تەقوای خوا، تەقوا، دووهەم، ئیستیقامەت، دامەزراوی، سێیەم، دیقە و ئیتقان لە کارا، چوارەم، تەواضوع و خۆبەکەمزانین، پێنجەم، اللین و الرفق، نەرمونیانی. شەشەم، الصبر، حەوتەم، بر الوالدین، چاکە لەگەڵ دایک و باوکا. من لەم وتارەدا تەنها باسی خاڵی یەکەم دەکەم بە حەول و قوەتی خوا لە ئایندە. وتارەکانی تریش خاڵەکانی تریش باس دەکەم لە خزمەتانا بۆ ئەوەی کەسێکی سەرکەوتوو بین لە ژیانا بۆی دڵمان خۆش بێ بەبەری ڕەنجمان گرەوی دنیا و قیامەت ببینەوە لە ناو خەڵکە عەزیز بین لە لای خوا خۆشەویست بین بۆ ئەوەی شەیتان زەفەرمان پێ نەبا بتوانین چارەسەری کێشەکانمان بکەین پێویستە ئەو حەو خاڵە لە خۆمان نابیێنی نەدی خاڵی یەکەم بریتە لە تەقوا تەقوا چییە؟ پێناسەی تەقوا خۆپاراستنە لەوەی خوا قەدەغەی کردووە و جێبەجێکردنی ئەوەیە خوا فەرمانی پێکردووە، ئەوە کورتترین پێناسەی تەقوایە، هەر شتێک خوا قەدەغەی کردووە، حەرامی کردووە، تۆ لێی دووربی. تۆ نەیکەی تۆ نەیڵێی تۆ نەیخۆی هەر شتێک خوا ئەمری پێکردووە تۆ ئەنجامی بدەیت ئەو ساحیبانە بکوژێنەر کەواتە هەر یەکێک لە ئێمە خۆی ئەناسێ ئەهلی تەخوایە یا ئەهلی تەخوا نییە بەچی بەوەی ئایا لە قەدەغە کراوەکانی خوا خۆم دوور دەگرم و خۆم دەپارێزم لەوەی کە خوا فەرمانی پێ کردووە جێبەجێی ئەکەم و هەوڵی بۆ ئەدەم، ئەگەر وایت دەمشدەت لێ بێ ئەوە خاڵی یەکەمی تەقواداری و متەقینی لە توا هەیە. ئەی ئەگەر بەعزێک چاکەت ئەنجامەدا بەعزێکیش خراپە ئەوە نابێ تەنها بۆ ئەو بێ هەچی تری مەخەرە پاڵ مەڵێ لە سای خوا و سەری تۆ هەر بڵێ لە سای خواوە سەری کەسی مەخەرە پاڵ تەخوا ترسانە لە خوا کارکردنە بە قورآن قەناعەت و داکەوتنە بە کەمێک کە خوا پێی داوی خۆ ئامادەکردنە بۆ ڕۆژی سەفەر و مردن ئەمە پێناسەی حەزرەتی عەلیە خوای لێ ڕازی بێ ترسان لە خوا الخوف من الجلیل کەسێ لە خوا بترسێ سنووری خوا نابەزێنێ کەسێک شەرم لە خوا بکە قەدەغەکراوی خوا پێشێل ناکا هەر کاتێک هەر کاتێک سنووری خوات بەزان، حەرامێکت خوارد، حەرامێکت ئەنجام دا، دڵنیابە ترسی خوا لە دڵی تۆ ئاواری کردووە. دووهەم، کارکردن بە قورئان، والعمل بالتنزیل، ڕازی بی بە حوکمی قورئان، بە بڕیارەکانی قورئان، بەوەی خوا لەم قورئانە قەراری لەسەر داوە ڕازی بی جێبەجێی بکەی ئەوە صیفەتی تەقوایە لە تۆا هەیە ئەگەر وا بووی قەناعەت بێ بەوەی کە خوا پێی داوی کەمە سەبرت بێ زۆرە شکری خوای لەسەر بکەی خۆ ئامادەکردن و خۆسازدان بۆ ڕۆژی سەفەر و مردن بە تایبەتی لەم زەمانەیە هەرچی عەزیز و دۆستمان هەیە لە پڕ هەڵێن وەڵا فڵانەکەس مرد یەکورە خۆ نەخۆش نەبوو نەوەڵا ئەی خۆ دامی نەکردووە نەوەڵا ئەی خۆ عملیات نەکراوە نەوەڵا ی دەبەرەوە، خۆ ئامادەکردن بۆ سەفەری مردن نیشانەی ئەوەیە تۆ تەقوات تیایە و ئەهلی تەقوای. تەقوا بە کوردی یەعنی پیاوەتی و مەردایەتی. پیاوی مەرد متەقییە. ئینسانی مەرد متەقییە. شەرمەکە کاری عەیبدار و ناشیرین بکە تەخوا ڕاستگۆییە لەگەڵ کافریشە نابێت درۆ بکەی بە گاڵتەیشەوە نابێت درۆ بکەی پێغەمبەرەکەت ناوی صادق الامینە تەقوا دەست پاکیە ئەمانەت پارێزیە زێڕی دنیا لەبەردەستا بێ تەماحت نەجوڵێ خیانەتی لێ بکەیت ئەو وەزیفەی لە بەردەستایە ئەو ماڵم ناڵەی لە بەردەستایە ئەو میهنەی لە بەردەستایە خیانەتی لێمەکە خیانەتت لێکرد تۆ متەقینیت تەقوا فێڵ نەکردنە نە بە ئاشکرا نە بە نهێنی. زۆر کەس هەیە پێی بزانی فێڵ ناکا سەیری کەی کوڕی باشە چاوت کەلا کرد گورگەهارەیە ئەوە نابێ زۆر کەس هەیە لە خەرەباڵغیە لە خزمەت حاجی مامۆسا سەیری حەرام ناکا بەڵام کە خۆی بەتەنها بوو لە تەلەفزیۆن لە فەیسبووک لە کۆڵان لەسەر جادە بستی بە قەرز نادا ئافرەتی سافرە بێ فلیمی خراپ بێ یا هەر شتێکی تر بێ بۆ خۆی سەری تێکا ئەوە نیشانەی دووباری و دەباریە تەقوا ئەنجامدانی کار و ئەرکە بە باشترین شێوە تەقوا ئەوەیە مودیر لەوێ بێ و لەوێ نەبێ تۆ غایب نەبی سەعات هەشت لەسەر وەزیفەکەت حازر بی سەعات دوو دەقەیەکی بمێنێ بەجێی نەیەڵی تەخوا ئەوەیە لەگەڵ هاوڵاتیە یەکبار بی بە یەک چاو سەیری هاوڵاتیان بکەی ئیشکەی بۆ هەمووی کە کرا نەکرا بۆ هەمووی نەکەی بەرتیل نەخۆی ئەوە تۆ متەقید ئیتر ئەیە گەر ئەمانە تیا نەبوو عەکسی تەقوا فجورە خوا پەنامان بایە خۆ ساختەچێتیە نامەردیە فێڵبازیە چی ناوەنی ناوی بنێ تەقوا یانی سوود بەخش بیت بۆ بۆ هەمووان زیانت نەبێ بۆ کەس خزمەکەەوە بینی سلام عیکم ڕەفیقەکەت ئەم لاولای ماچەکەی پیاوێت لە پاڵتایە خۆ پایە نییە خۆ تەنەکە نییە خاڵە حاجی مەرحەبا هەرەوەە تسلم على من عرفت ومن لم تعرف تەقوایانی دیوی دەرەوە و ناوەز وەک یەک وابێ دوو دیوی زۆر خراپە نیشانەی نیفاقە دوو ڕەنگی دوو دیوی زۆر خراپە لە دەرەوە بە جۆرێک بی لە ناوە بە جۆرێکی تر بی زمانت شتێ بڵێ دڵ شتێکی تری تیا بێ ئەوە پێی ناڵێن متەقی ئەوە پێڵێن فیسق و فجور خوا پەنامان با بۆ موفق نابین ئێمە چونکە وانین یەک دی و یەک بار نین یەک ڕەنگ نین ئێ موفق نابینی تر کارەکانمان پەنچەرە بێ گرفتمان بۆ دروسە بێ ئاژاوە لە ماڵەکانمانە دروسە بێ دایرە و دووکانمان حکوومەت و پەرلەمانمان عشیرەت و مختارمان هەمووی ئەم ئەم کرم و گەرایە لێی داوە هەمووی گەنیوە خەفەتی گەنمەکەتە خۆی دەرمانی کێری پێوەکەی خەفەتی هەنارەکەتە خۆی دەرمانی پێوەکەی خەفەتی تەماتەکەت ئەخۆی هی مەڕەکان دەخۆی ئەی خۆت ئەی خۆت ئەی خۆت ئیسا من هاتم هاتمە ئێرە ئەو کاکەیە لەوێ لە ژێری ئەم جبەوە ئەم جبە نییە دامە بەسەریا دەرقاچە شەرواڵەکەمی بینی تۆزێ قڕی پێ وتی ماسا قڕی پێوەیە ئافەرین ئافەرین نابێ دەرقاچەی مامۆسا و مسلمان قوڕی پێوە بێ بەس من پێم نەزانی ئێستا لە ناو باغ بووم سەعات دەهاتمەوە قوڕەکەیش نوێژیە بەس خۆزگە وەک بۆ قوڕ یەکتری ئاگادارەکەین شتێ بە دەم و چاوتەوێ بیسڕە خۆزگە بۆ تاوانەکانی یەکتریمان ئاگادار کردایە بێدەنگ نەبین سەری خۆمان کز نەکەین تەقوا یانی باری هەڵنەگریت کە زۆرت پێی ناشکێ ئەبوو زەڕی غەفاری خوای لێ ڕازی بێ هات بۆ لای ڕسول وڵا سەل الله عليه وسلم دیارە ئەبوو زەڕ یەکێکە لەوانە تێهەڵدانی زۆری خواردووە لەسەرم دینی خوا ئا ئێستا ئەڵێ ئەو ڕۆژانەی ئەمڕۆیان دروست کرد لە تەلەفزیۆنەکانا بەرنامەی وا هەیە ئەو ڕۆ ئەیکێک لەوانەی ئەم ڕۆژە ئیسلامیان دروست کرد ئەبو زەڕی غەفاری بوو ڕۆژێ هات بۆ مەکە مسلمان بوو دوای چوو لای بەیتا نوێژی کرد و مسلمان بوو وەڵا قورەیش گرتیان ئەوە نەیان کوتا ئەوە نەیان لێدا ئیتر وتیان مردووە پیاوێکی تیا بوو قورەیشەکان بێدینەکان وتی ئەوە ئەزانم چیتان کردووە وتی چیمان کردووە وتی ئەوە لە تایفەی غیفارە لە یەمەن هەرچی دەغڵ و دانتان هەیە لەوەیە قەسەم بەخوا ئیتر ئەمرن لە برسانە چۆن واتان کردووە لەو پیاوە ئەها مەسڵەحەت مەسڵەحە چ دەورێ بینێ بردی و خزمەتی کرد و پاچی کردەوە و ئنجاوتی تۆش تۆزی ئاگاو لە خۆ بێ و بەوانی شیوت نەکەن عزیێتی و پیاوە نەدەن ئەم ئەبوو زەڕە ڕۆژێ ئەڵێ یا ڕسول الله استعملني بم قەرە سەر ئیشێ بم کە بە مدیری مەکتەبێ بم کە بە مدیر ناحەیە بە محافیزێ مامۆس ئای پێغەمبەر وەزیفەیەکم بەرێ لەم ئیسلامە ئەکێشێ بە شانێ ئاڵێ ئەو زەرجان ئینەکە ئیمڕە ئون ضعیف تۆ پیاوێکی لە ڕووی ئیدارەی ئەعمالەوە ضعیفی لە ئیمانە لە شاخی ئوحد بەهێزتری بەڵام لە کاری ئەبوو زەر ناڵێ نا قوربان من خەباتم کردووە ئەڵێ دەی دەست خۆش بێ تۆ من باشترە ناسی لە خۆم تەواو وەری کرد واستەی ناوێ ئیتر کاکە مدیریت پێ ناکرێ مەیکە مەلایەتیت پێ ناکرێ مەیکە سایقیت پێ ناکرێ مەیکە ئیستا بڕۆ و بازاڕە بڵێ تۆ وەسای دیوارە زانی ئەڵێ بەڵێ بڵێ گەچکاریە زانی بڵێ بڵێ لەبغە زانی بڵێ کاشیە زانی بڵێ لە حیمە زانی بڵێ بڵێ لە بۆی لەرە زانی بڵێ ئایزۆگامە زانی بڵێ لە خوتبە زانی یعنی عیبی لێ بڵێ نا ئیشی نییە گیرفانی خاڵیە بۆ هەموو شتی ئەڵێ بڵێ یکاکە چۆن نەبێ ماڵی خەڵکی سەقەتکەی چۆن ئەبێ دیواری خەڵکی سەقەت کەی؟ چۆن ئەبێ زەرەر بەی لە هاووڵاتییەکەت؟ نابێ، ئەوەی ئەیزانی پسپۆڕی تیایە ئەوە بکە. ئەوە تەقوایە کە بڵێی نازانم، ناتوانم. تەقوا یانی بازرگانێکی ڕاستگۆ و دەستپاک بی. بازرگان لەگەڵ پێغەمبەرایە لە ڕۆژی قیامەتا بە مەرجێ ڕاستگۆ بێ ئەمینیش بێ ئەیا گەر درۆزن بێ و خائین بێ لەگەڵ هامان و قارون و فرعون و ئەبوو لە هەبوو وەلیدایە تەخوایانی زانایەکی هەقبێژ بی لە شوێنی خۆیان حزب هەرچی وت بڵێ بەڵێ ڕئیس هەرچی وت بڵێ حکوومەت هەرچی وت بەڵێ زانایان هەرچی وت بەڵێ ئەمە زانای متەقی نییە زانای متەقی ئەوەیە تەبلیغی دینی خواکە ولا يخاف في الله لومة لائم لە لۆمەی لۆمەکەران ناترسێ تەقوا یانی دکتۆرێکی دڵسۆز و لێزان و کەم تەماح چی دکتۆر جەمالی گەورە کرد دکتۆر عەبدولکەریم کە ئێستا لە جێگەی دکتۆر جەما دانیشتووە چەندین ساڵە عیادەکە هەر پێنج هەزارە دکتۆری مناڵانە ئەویش چی گەورەی کردوون دکتۆر عەبدولواحید چی ئەو قیمەتەی پێداوە عەمەلیات ئەکا بۆ کابرا ئەڵێ هەق دەست کە زانی فەقیرە ئەڵێ هەق دەستەکەی خۆمیت جاری وایە ئەڕوا یارمەتی شێدا بارەکەی بۆ بارەکە ئەمەش دکتۆرە ئەوەیش دکتۆر بوو بۆم باس کردن ئەوەش دکتۆر بوو مناڵە سیارە لێ یابوو بردیان بۆ خەسەخانە لە ئیسیعلامات بردیانە ژوورەوە بۆ تەواری وتیان بڕۆ وەسڵ بێنە ئەگینا تەداوی ناکەین و فەحسی ناکەین وتی بابە بیکە بە خاتری خوا والله نایناسم نازانم مناڵی کێیە من لەو ڕێگەوە هاتم ئەم مناڵە کەوت بوو لە ڕای خوا سواری سیارەکەم کرێ نام بۆ بخەسەخانە کاکە لە ڕای خوا تەداوی بکەن تا خاوە نییە بەدەمیوە وتی نابێ دکتۆرەکە وتی نابێ هەرچی ئەم لاو لاوتیە نابێ وەڵا مناڵەکە مرد وەڵا دکتۆرە فەنی دوای سەیری کرد کوڕەکەی خۆیەتی کوڕی ئەو دکتۆرە بوو کەوتی وەڵی تا وەسڵ نێنی پارەی عملیاتەکە لە بڕی نایدەم بە کابرای سایق لە ڕای خوا خوا جەرگی سوتان و ئاگری لە جەرگی بەردا خوا هەر دکتۆرێک خائینە دەست بڕە ئاوا جەرگی ببڕێ هەر مەسولێ خائینە خوا ئاوا جەرگی ببڕێ هەر بازرگانێ خائینە خوا خوا ئەمبارەکانی ئاگر تێبەربا هەر سیاسی خائینە هەر مەلایە خائینە هەر کەسێ خائینە خوا لەم دنیا ڕسوای کە بەر لە قیامەت تەقوایانی نەترسان لە لۆمەی لۆمەکەران برای بەڕێزم خوشکی عەزیزم سەیری خۆت کە بزانە لەم خاڵانە کە من بە عقلی خۆم ژماردوو من تۆ هەیت یانیت بەڕێزان إن الله مع المتقين خوا لەگەڵ ئینسانی خاوەن تەقوایە إن الله يحب المتقين خوا ئینسانی تەقواداری خۆشەوێ خوا ئەفەرمێ، ان تتقوا اللە، ئەگەر ئەهلی تەقوا بن، یجعل لکم فرقانا، خوا چراتان ئەداتێ، ڕێگەی خۆتانی پێ ببینن، حەق و ناحەقی پێ لەیەک جیا بکەنەوە. من یتق اللە، ئەوەی تەقوای خوای هەبێ، یجعل له مخرجا، دەروی لێ ئەکاتەوە لە تەنگانە. ویرزقه من حیث لا یحتسب ڕۆزی بۆ ئەنێرێ لە شوێنێکەوە لە بیری ئەمان نییە بە خەیاڵیان نەهاتووە خوا ئەم ڕزقەی بۆ بنێرێ من یتەقی یجعل له من امره یسرا ئەوەی تەقوای خوای هەبێ خوا کاری بۆ ئاسانەکە براینە نزیکەی سەد و شەست جار کەلیمەی تەقوا و مشتەقاتی تەقوا هاتووە لە قورئانا گەنجەکان خوێنەوارەکان من داوا ئەکەم لە ئێوە بڕۆ سەر فەیسبوک سێر جێ بکە بنووسە تەقوا تەقوا بە ئەلفی مەقسورە یعنی بە وەکوی وەکو موسا عیسا بەس بنووسە ئەوە بزانە چەندە بنووسە چەند جار تەقوا لە قورآە هاتووە ئینجا سەیری ئایەتەکان کە دە دوانزە لاپە ڕەمێناوە بەڵام جێگەی نابێتەوە ئێسا بۆ ئێوەی بخوێنمەوە باسی کەم ئەو کەلیمانەی کەوا لە قورآنا باسی تەخوای تایە بە دوانزە لاپەڕە ئینجا ڕان کێشاوە لەبەر ئەوە هەر کەسێ تەخوای هەبێ سەرکەوتووە بێ حەزرەتی مەریەم حەزرەتی مەریەم لە ئۆرشەلیم دەرەچێت خوا حەزرەتی جوبرەیل ئەنێرێ ئەیەوێ ئیسا دروست بێ خوا ئیرادەیەکە حەزرەتی ئیسا دروست بێ سەلامی خوای لەسەر بێ ئەڵێ جوبرەیل بڕۆ فو بکە بە دەمی مریەمە یا بە قۆڵی کراسەکەیە بە ئەمری من مریەم حامیلەیە بێ و کوڕێکی ئەبێ ئەو ئەو حادیسەی سێ کەسەکە لە ئەشکەوتەکە بەردەکە دەرگای غارەکەیان لێگرێ دەیان جار باسمان کردووە یەکێکیان ئەڵێ کچە ئامۆزایەکم هەبوو زۆرم حەز لێ کرد زۆرم خۆشەویست بەس ملی نەیەدا و خۆی تەسلیم نەیەکردم شوی پێ نەیەکردم چەند ساڵ دانیشتم بە دیارییەوە. ساڵێک گرانی هات، ئەم کچەت موحتاج بوو، باوکێکی نەخۆش، برا و خوشکی زۆر، ئەویش بێ برا و بێ ئەوەی کەسێک سەرپەرشتیان بکا. موحتاجی یەخەی خستە ماڵی من، رێگەی خستە ماڵی من. وتی، ئامۆزا، موحتاجم، رێم کەوتۆتە ماڵت، هاوکاریم بکە با نەمرین لە برسا. وتم، ئەمە ئەو رۆژەیە من بۆیە گەڕام. تی ئێ تی وتم چیتەوێ تی سەد دینارمەوێ وتی بە مەرجێ خۆتم تەسلیم بکەی چی ئەەکەم ئەیکەم نا ئافرەتەکە ڕۆی تی چۆ بۆ ماڵۆ ماوەیکە هەم بیکە بە خاتری خوا کورە برسیمانە کورە باوکم هیلاکە مامتە وتی بەخوارەوە مەرجمە ڕۆشتەوە جاری سێم هاتەوە ملی ناعیلاجی کەس کرد وتی باش پارەکەی دایێ لە حەدیسە ئەفەرمێ چووە پێشەوە لێی وەک پیاوە چێتە لای خێزانی خۆی بەس هێشتا تعرضی نەکردووە نزیکی نەبووەتەوە ئافرەتەکە وتی اتق الله پیاوەکە توخوا شەرم لە خوا بکە ڕێز لە خوا بگرە توخوا ئەو مۆرە مەشکێنە بە ئەمری خوا نەبێ توخوا پیاوەکە ئەڵێ یەک موچەت کە هاو بە گیان ما وتم بڕۆ خۆ حافیزی بێ بڕۆ گردنی عەزابێ پارەکەیش بۆ خۆ ئاخر زۆر مهمە گەنج بی دە ساڵ حەز لە کچێ بکەی ئێستا بێتە بەردەست و بتانی هەموو شتێکی لەگەڵا بکەی بەس کەوتی ئیتەقی لا تۆش بڵێ دەبڕە خۆ حافیزی بێ ئیتر نەتوانی کارەبای لەسرە نەتوانی دەستی بۆ بەری ئالێواڵە دەی خوای ئەگەر ئەوم لەبەر تۆ کرد ئەم بەردە لا بە و لە مەشکەوتە ڕزگارمان کە بەردەکە لا ئاچێ وێنە دەرەوە بەس وەرن بە مەرج بە مەرج یەک و یەک ئەکاتە دوو مەرج بە وەعد وەرە لەگەڵ خوا ڕاستکە لە هەر کوێ تێگیرای ئەگەر خوا ئاواتی نەیەنایتە دی بڵێ مەلا تایر تۆ هەر درۆکەیت بە مەرج بە وەعد دوو کەس ئەچن بۆ کێشەی بینی ژن و مێردی حەلکەن دوو کەس ناجح نابن ئەزان سەبەبەکەی چییە خوا فەرمێ ئین یوریدا ئیسڵاحەن ئەگەر ئەم دوانە نیازیان پاک بێ یوەفق الله بینهما خوا تەوفیقیان نەکا جا هەندێ ڵێن ژن و مێردەکە ئەگەر نیازی نیازیان پاک بێ هەندێ ڵێن دوو کەسەکە کەوا خێرخوا و مسلحن خوا تەوفیقیانەدا وشەکان بۆ ڕێکەخا ئێمە لە زۆر شتا پەنچەرین لە تەقوا بەڕێزان هەر پێغەمبەرێ هاتووە هەر پێغەمبەرێ ئللا بەگەلەکەی وتووە ئیتەق الله تەقوای خوا بەدەست بێنن خواتان خۆش گەرەک بێ شەرم لە خوا بکەن لە خوا بترسن ئەمری خوا جێبەجێ بکەن لە قەدەغەی خوا دوور بن ئیتەق الله هەموو جومعەیە مامۆستاکان ئەم حەد ئەم ئایەتانە خوێنینەوە یا ئەیها الذین آمنوا اتقوا الله ئیمانداران تەقوای خوا بەدەست بێنن حق تقاتی ئەوەندەی شیاوێتی ولا تموتن الا وانتم مسلمون بە مسلمانەتی نەبێ نەمرن یا ئەیها الذین آمنوا ئیماندارەکان اتقوا الله تەقوای خوا بەدەست بێنن وقولوا قولا سدیدا ڕاستگۆ بن یصلح لکم اعمالکم ویغفر لکم خوا لێشتان خۆشەبێ لێشتان خۆشەبێ هەر کەسێ لە گوێی خوا و پێغەمەری خوا بکە ئەوە گرەوی گەورەی بردووەتەوە هەموو جارێ پێتان ئەڵێین ئیتەقی الله حیثما کنت لە هەر کوێ هەیت تەقوای خوا بەجێ بێنە ترازوبازییەکەی پارەی تەزویر دەرمانی ئەکسپایەر خواردنی ئەکسپایەر جنێوە دەی بە ژنەکەت بە خەزورە و بە باوکت بە دایکت جنێوە دەی پێج لێ دەی پارە وەرەگری و دەوام ناکەی قۆپیەکەی ئەچی بۆ شوێنی لەشفرۆشی شەرواڵ پیسیەکەی قومارەکەی نێرگەلێ خۆی تلیاکە خۆی دەینۆشی گیانێ بێ هەر خێرێک دەستکە و بەشی کەسی لێمە هەمووی بۆ خۆت خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوتو سەرفەرازمان بکەی خوا داوات لەکەم بە ناوە پیرۆزەکان تەوفیقمان بی لە ژیانە ناجحمان کەی کاروبارمان بسازێنی لە ئافات و فیتنە لامان دەی وڵاتمان پڕ لە خێر و بەرەکەت کەی خوایە نەخۆشەکان شیفا بدەی کە داوای دوعای خێریان کردووە خوایە هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە وەزعی ئەم میلەتە باشتر کەی بەرەو باشتر بمان بەی خوایە لە فیتنە و شەڕ و هەرابمان پارێزی خوایە گیرا و ئەسیرانی بێتاوان ڕزگار کەی خوایە قەرزارەکان لە قەرزاری ڕزگار کەی بێ هاوسەرەکان بە هاوسەری باش دابمەزرێنی بێ مناڵەکان بە مناڵی ساڵح دڵخۆشکەی خوایە ئەوەی دڵسۆزی بەندەکانی تۆیە موەفەقیکەی